بۆیە ئیمامی ئەلبانی ئەی فەرموو ڕەحمەتی خوای لێ بێ ئەقیمو دەولەتە الاسلام فی قلوبکم موسڵمانان دەوڵەتی ئیسلام لە دڵت دروست بکە کە ئەڕۆیتەوە بۆ ماڵ با حەز کەی ماڵەکەت ماڵی موسڵمانە زۆرێک لە ماڵەکان لە ماڵی فەڕەنسی و ئەوروپی ئەکات هەر بە تابلۆ هەڵواستنمان هەر بە قەناتی خراپمان هەر بە جلوبەرگی ناشەرعیمان کامەمان لە ماڵی دەوڵەتی ئیسلام ئەکا ئەوجا ئەشمانەوێت دەوڵەتێکمان بۆ دروست بێت کە هەموومان بحەسێینەوە لە پەنای. ئیمامی ئەلبانی ئەی فەرموو پێویستە ئەم جیلە چی بکات؟ التصفیە والتربیە، پێویستە تەسفیە و تەربیەمان هەبێت، تەسفیە ئەو هەموو خورافەت و بیدعەیە، ئەو هەموو شیرک و هاوەڵدانانە بۆ خوا، ئەو هەموو توندڕەوی و تەکفیریەتیە نەمێنێت، خەڵکی جارێکی تر بگەڕێتەوە خزمەتی قورئان، لە خزمەتی سوننەتی صحیحە، دینەکەی دەربکاتەوە بە تەسفیە، ئەوجا خۆی لەسەر بە تەربیەت بکا و ماڵ و مناڵشی تەربیەت بدا. ئەو کاتە ئێمە سەر ئەکەوین موسوڵمانان.